کاناڵی توتڕک بەشی پێنجەمی کتێبی پێکەنینی گەدا، چیرۆکی تاج و تەختی کوێخاهۆمەر. چەند ساڵ پێش شەڕی دووهەمی جیهانی، هەر لە بەیانییەوە ڕۆژێک لە بازاڕی مەهاباد سەودا و کڕین و فرۆشتن وێستا. دووکاندارەکان کە هەموو شتێک بە گەزی خۆیان دەپێون و هەموو شتێک بە سەنگ و تەرازووی خۆیان دەکێشن، تا گەز و تەرازوویان لە کاردا بێ بە تەنگ هیچەوە نین، دونیا ژێرە و ژوور بێ هەر ئەوان فرۆشیان ببێ پەکیان ناکەوێ، ئەو ڕۆژە نیو گەز وەکوو مقاشی هاوین لەو لاوە کەوتبوو، تەرازووش مریشکە بە کورکت تێدا بنایەتەوە. کتوپڕ چپەچ بکەوتە بازاڕ یەک لە یەکی دەپرسی چ باسە؟ کرمانج ئەمڕۆ بۆ دەرمانیش دەست ناکەوێ. زۆری پێ نەچوو زانرا سەرباز دەوری شاری گرتووە، سوخرەیە، مایین، ئەسپ، وشتر، گوێدرێژ، هەرچی بە کاری سواری و باری بێت بە سوخرە دەگیرێ. ئەمجار خەڵک زیاتر تینوی دەنگ و باس بوون، چییە؟ چ قەوماوە؟ کەس نەیدەزانی. کەسیش نەیدەوێرا زۆری لێ بکۆڵێتەوە. کاروباری لەشکری دەوڵەتە و نهێنییە، لێکۆڵینەوەی باسی سەرە. دوو سێ ڕۆژی پێ چوو، وردە وردە سوخرە بڕاوە و وەزع هاتەوە دۆخی خۆی. دەنگ و باس بڵاو بۆوە، بەشێک لەو لەشکرەی لە مەهابادە، چووە بۆ ناو گەورکان، پاشان خەبەر گەیشت کە لە گەورکانیش تێپەڕیوە و بەرەو سەردەشت ڕۆیشتووە. ئیتر دەنگ و باس وشکاوی هات. هێندێک دەیانگوت ڕەنگە ئەمانە چووبن هی سەردەشت بگۆڕن، هێندێکانیش دەیانگوت ڕەنگە لەو ناوە شەڕ بێت. هاتوچۆ بۆ سەردەشت نەبوو. نەیاندەهێشت کەس هیچ ببیسێ. ئەوە ببوە مەتەڵۆکەیەک کەس نەیتوانی هەڵی بێنێ. تا شین و شەپۆڕ لە ماڵی حەیدەر عەلی خان دا کەوت. حەیدەر عەلی خان ئەفسەری فەرماندەی بەشی شەستیری ئەو لەشکرە بوو کە چوو بۆ سەردەشت. دەرکەوت کە سەید عەلی خان کوژراوە. خەڵک لە ژمارەی سەربازە کوژراوەکان کەوتنە خۆ، یەکێک دەیگوت سەد سەرباز کوژراوە، یەکێک دەیگوت دوو سەد، هی وابوو دەیگەیاندە پێنج سەد، هێندێکیش دەیانگوت قەڵاچۆیان تێ خراوە و چۆلەکە کوژیان نەماوە. خەڵک ئەوەندەیان حەز بە فەوتانی لەشکری دەوڵەت دەکرد، ئەوەی لە دڵیاندا بوو بە زۆرکردنی ژمارەی سەربازە کوژراوەکان دەریان دەبڕی و بەم جۆرە کفت و کۆی دڵی خۆیان دەڕشت، بەڵام سەرلەبەریش بتگرتایە قسەکەیان بێناوەرۆک نەبوو، چونکە ئەو بەشە لەشکرەی دەوڵەت کە لە سەردەشت بوو هیچی پێنەکرا. دەوڵەت نەیدەویست وەکو جاران کە لە هەر لایەکی کوردستانی ئێران جووڵانەوەیەک ببوایە تفەنگی بە عەلی ئاغای حاجی ئێلخانی و قەرەنی ئاغای مامەش و چەند سەرۆک عەشیرەتی خۆفرۆشی دیکە کۆدەکردەوە و جووڵانەوەکانی کوردی بە کوردەکان دەخنکاند. دەوڵەت نەیدەویست ئەمجاریش وابکات. دەوڵەت خۆی بە دەسەڵاتدار دەزانی، ئەوانیشی چەکچن کردبوو. ئیتر نەیدەویست جارێکی دیکە چەکیان بداتەوە دەست. دەیگوت ڕەش هەر ڕەشە، ئەمانە با خائینی گەلەکەشیان بن، هەر کوردن و جێگای بڕوا نین. نەشی دەویست لە شارەکانی دیکەوە لەشکر بێنێ تا خەڵک نەزانن هێشتا کەسی وا ماوە بتوانێ لە زەمانی ڕەزا شادا سەری دڵی هەڵاوێ. لە تارانەوە فەرمان درا مەسەلەکە لە کورتی ببڕنەوە و پووش بەسەری کەن. فەرماندەکانی لەشکری ورمێ و مەهاباد و سەردەشت کەوتنە ڕاوتەگبیر، ئاخرییەکەی بڕیاریان دا لە گەڵ کوێخا هۆمەری سوێسنێ و سوێسنێ وتووێژ بکەن، کێ ئەم زەنگۆڵە لە ملی پشیلە بکات، دەستیان کرد بە پرسیار لەو بازرگان و دەرەبەگانەی سەر بە دەوڵەت بوون، بە هەموویان کاحسێنیان دۆزییەوە. کا حسەین هەم سەید بوو هەم بە ڕاوێژی دەمی عەشایری دەزانی. کاتی شەڕی هەوەڵی جیهانی میرزای باپیراغای مەنگوڕ بوو، لە پاشان بە نۆرە میرزای عەلیاغای حاجی ئێلخانی و قەرەنیئاغای مامەش بوو. سەرۆک عەشیرەتەکان دەیانناسی و بە پیاوێکی عاقڵیان دەزانی، چەق و تەقی دنیای زۆر دیبوو، لە شەڕی هەوەڵی جیهانیدا کە لەشکری عوسمانی لە، سابڵاغ، واتە، مەهاباد، بوو، داوایان لە باپیراغا کرد بە خۆی و لەشکریەوە بچێ بۆ خەزا، باپیراغا بە کاحسێندا وەڵامێکی زۆر توند و تیژی بۆ ئەفسەری عوسمانی ناردەوە، ئەفسەری عوسمانی کە دەستی نەدەگەیشتە باپیراغا حوکمی ئیعدامی کاحسێنی دا. کاحسێن بە تکای قازی عەلی باوکی قازی محەممەدی شەهید ڕزگاری بوو. کە لەشکری ڕووسی قەیسەری هات و لەشکری عوسمانی شکاند، ڕۆژێک کاحسێن بۆ کاری باپیراغا دەچووە سابڵاخ، لە ڕێگا تووشی دەستەیەک ساڵداتی ڕووس بوو. ساڵداتەکان کە بۆ کابرایەکی دیکە دەگەڕان بە هەڵە چوون و کاحسێنیان گرت و لەگەڵ دیلی دیکە نێردرا بۆ قەفقاز تا لە شۆڕشی مەزنی ئۆکتۆبەردا بەر بوو و هاتەوە. کاحسێن کە بە سارد و گەرمی ڕۆژگار قاڵ ببوو بۆ ئەم کارە هەڵبژێردرا و لەگەڵ ئەفسەرێک ناردیان بۆ لای کوێخا هۆمەر لە گوندی قەلەڕەشە. کاحسین گوتی، فەرماندەی سەردەشت لە پێشدا پیاوی ناردبووە لای کوێخا هۆمەر کە لەلایەن دەوڵەتەوە دوو کەس دەنێردرێن بۆ وتووێژ. کوێخا هۆمەر قبووڵی کردبوو، لەسەر ئەو بەڵێنییە کەوتینە ڕێ، کە لە سەردەشت دەرکەوتین و گەیشتینە ناو نزار، دوو کابرای سوێسنی ڕووتەڵە لە بن دەوەنێک دەرپەڕین، تفەنگەکانیان قایشی پێوە نەبوو، لە جیاتی قایش بەنیان تێخستبوو. پرسیان، چکارەن بۆ کوێ دەچن؟ گوتمان، لەلایەن دەوڵەتەوە دەچین بۆ لای کوێخا هۆمەر. وتیان، ڕاوەستن تا پرس بکەین. یەکیان ڕۆیشت، دوای نیو سەعات هاتەوە، وتی با بڕۆن. ڕۆیشتین، گەیشتینە بەندەنێ، دیسان دوو سوێسنی لە بن دارێک دەرپەڕین. وتیان، چکارەن بۆ کوێ دەچن؟ وتمان، لەلایەن دەوڵەتەوە دەچین بۆ لای کوێخا هۆمەر. وتیان ڕاوەستن تا پرس کەین یەکیان ڕۆیشت و دوای سەعاتێک هاتەوە وتی با بڕۆن بە دۆڵی قەلەڕەشدا بەر بووینەوە لە شیوێک دوو سوێسنیمان لێ دەر پەڕی وتیان چکارن بۆ کوێ دەچن وتمان لە لایەنی دەوڵەتەوە دەچین بۆ لای کوێخا هۆمەر وتیان ڕاوەستن با پرس بکەین یەکیان ڕۆیشت و دوای سەعات و نیوێک هاتەوە وتی با بڕۆن ڕۆیشتین تا گەیشتینە قەراخ ئاوایی قەلەڕەشە. دوو سوێسنی لەوێ ڕاوەستابوون. وتیان چکارەن بۆ کوێ دەچن؟ وتمان لەلایەن دەوڵەتەوە دەچین بۆ لای کوێخا هۆمەر. وتیان ڕاوەستن با پرس بکەین. یەکیان ڕۆیشت و دوای دوو سەعات هاتەوە. وتی با بڕۆن. ڕۆیشتین. گەیشتینە بەر حەوشەیەک کە بە تەیمان گیرابوو. چەپەرێکی گەورەی پێوە بوو. سوێسنییەک بە تفەنگەوە لەو دیوی چەپەرەکەوە ڕاوەستابوو. وتی، تکارەن لە چی دەگەڕێن؟ وتمان لەلایەن دەوڵەتەوە هاتووین بۆ لای کوێخا هۆمەر. بانگی کرد پیرۆت، ئەمانە دەیانەوێ بێنە لای کوێخا هۆمەر. دوای چارەکە سەعاتێک پیرۆت لە هەیوانی هۆدەیەکەوە بانگی کرد با بێن، ڕۆیشتین، گەیشتینە هەیوانەکە. پیرۆت کوتی ڕاوەستن. پیرۆت چووە ژوورەوە. دوای ماوەیەک هاتە دەرەوە. وتی، بچنە ژوورەوە. چووینە ژوورەوە، چ ببینین، سەیر و سەمەرە، هۆدەیەکی قوڕین، دیوارەکانی بە دووکەڵ ڕەش ببوو، میچەکەی قورماوی بوو، تاقە پەنجەرێکی بچووکی تێدا بوو بۆ سەر هەیوانەکە، شووشەکەی بە دووکەڵ ڕەشدا گەڕابوو، هیچی لێ ڕانەخرابوو، لە ناوەڕاستی هۆدەکەدا کورسییەکی زستانی کە لەسەر تەنوور دایدەنێن و لێپەی پێدا دەدەن و لە دەوری دادەنیشن، دانرابوو. کوێخا هۆمەر لەسەر کورسیەکە دانیشتبوو، لاقێکی نابووە سەر لاقێکی، بەسەر سەریەوە سەوەتەیەک بە بەن بە داری میچەکەوە هەڵاوەسرابوو، کوێخا هۆمەر سەری کردبوو بە بن سەوەتەکەدا. کوێخا هۆمەر نە تەماشای کردین نە وەڵامی داینەوە. پیرۆت قلیانێکی تێکرد و دایە دەست کوێخا هۆمەر. کوێخا هۆمەر ناو بە ناو مژی لە قەلیانەکە دەدا و چاوی بڕیبووە پەنجەرەکە. ئێمەش وێسا بووین. کابرای ئەفسەر سپی هەڵگەڕابوو. لە بیچمی وا دەردەکەوت لای وایە بە دەس ئەم دێو و درنجەوە هەزار گیانی بێ، گیانێک بە ساخی دەرناکات. بە چاو ئیشارەم لێ کرد نەترسی. دوای تاوێک کۆخا هۆمەر وتی، پیرۆت، چای بێنە. پیرۆت چایەکی هێنا و داینا. کۆخا هۆمەر ناوبەناو مژێکی لە قەلیانەکە دەدا و قومێکی لە چایەکە دەخواردەوە. کە لە قەلیان و چایەکە بۆوە، ڕووی کردە ئێمە و کوتی، ئێوە کێن؟ دەڵێن چی؟ گوتم کۆ خاو هۆمەر ئەمە ڕەسم و باوی کوردەواری نییە، لە هەموو ماڵێک ڕێز و حورمەت لە میوان دەگرن، ئێمە میوانی تۆین. وتی، بەڵێ، کە دەستان ناڕوات ئەم قسانە دەکەن. ئێستە قسەتان چییە بیڵێن؟ وتم، لە پێشدا پیاویان ناردبووە لات قبووڵت کردبوو ئێمە بێین، ئەوا لەلایەن دەوڵەتەوە هاتووین قسە لەگەڵ بکەین. وتی چۆن هاتن؟ وتمان لە سەردەشت کەوتینە ڕێ و ئاوا گەیشتوینەتە ئێرە لای تۆ، وتی نا نا بە وردی بۆم بگێڕنەوە تووشی کێ هاتن؟ چیان لێ پرسین؟ بە وردی هەمووم بۆ گێڕایەوە، چەند جار ڕایان گرتین، چەند لە برسی و توونی بووین؟ وتی لێرە لەم هۆدەیەدا چۆن؟ گوتم، وەڵامی سڵاوت نەداینەوە، ماندوونەبوونیت نەکردین، لەوساوە تا ئێستە بە پێوە ڕات گرتووین. وتی، لێرە لەم هۆدەیەدا چۆن؟ وتم، وەڵامی سڵاوت نەداینەوە، ماندوونەبوونیت نەکردین، لەوساوە تا ئێستا بە پێوە ڕات گرتووین. وتی، قسەی چیم لەگەڵ دەکەن؟ ئەمە وەڵامەکەتانە. کردەوەی پیاوەکانی دەوڵەتەکەتان لە سەردەشت لەگەڵ ئێمە ئاوایە، بە شایەکەتان بڵێن کردەوەی پیاوەکانی باش دەکا و وەکو ئینسانان دەبزوونەوە ئەوا باشە، ئەگەر هەر لەسەر ئەم بێویژدانییەش دەڕۆن ئەوا تاج و تەخت ئەو تاج و تەختی هەیە، منیش ئەمە، ئیشارەی بۆ سەوەتەکە کرد، ئەمە تاج و ئەمەش، ئیشارەی بۆ کورسییەکە کرد، وتی ئەمەش تەختم. دەسا دەس لە دەس و قەوەت لە خوا. کوێخا هۆمەر دەرفەتی نەداین قسە بکەین. وتی پیرۆت بیان بە پیرۆت بردینیە هۆدەیەکی گەورەی ڕووناک و خاوێن. قاڵی لێ ڕاخرابوو. پاڵ و پشتی لێ دانرابوو. سەماوەر قوڵتەقوڵتی بوو. دانیشتین. چایان بۆ تێ کردین. دوای تاوێک کوێخا هۆمەر هات و لای خوارەوە دانیشت. بە ڕووخۆشییەوە بەخێرهاتنێکی گەرموگوڕی کردین، نان و خوانێکی باشیان هێنا و نانمان خوارد. وتم دەی کوێخا هۆمەر، ئێستە با قسان بکەین. وتی قسەی چی؟ قسە هەزارە یەکی بەکارە. من وەڵامی ئێوەم دایەوە، تۆ پیاوێکی عاقڵی، بڕوا ناکەم تێنەگەیشتبی. ماڵاواییمان لێ کرد. کوێخا هۆمەر زۆر بە حورمەتەوە بەڕێی کردین. هاتمەوە. سەرلەشکرم تێگەیاند تاوانی ژاندرمەیە، سوێسنیەکان ئەوەنەی سوێسنیەکانی ئەوەندە هەراسان کردووە ناچار بوون بە گژ دەوڵەتا بچن. دەوڵەت قەدەغەی کرد ژاندارم بە خاکی سوێسنیدا بچێ. بۆ کاروباری ئەوێ دایرەیەکیان دانا بە ناوی دایرەی ئینتیزاماتی عەشایری. کابرایەکیان کردە سەرۆکی ئەو دایرەیە بە ناوی سەرهەنگ پزیشکیان. سەربازەکانی پزیشکیانیش پاش یەک دوو ساڵ وردە وردە چوونەوە سەر بێویژدانیەکەی ژاندارم تا ڕژێمی ڕەزاشا ڕووخا. ڕۆژێک لە ڕۆژەکانی هاوینی ساڵی هەزار و نۆ سەد و چل و یەک ی زایینی پزیشکیان و سەربازەکانی وەکو سڵقی ڕووت بە توێی کراس و دەرپێ هاتنەوە مەهاباد و لەوێوە ڕۆیشتنەوە بۆ پایتەختی شاهەنشاهی.